ناکەوێتە دەمە دەم و بەرپەرچدانەوە لەبارەی ئایەتەکانی خواوە کە ناردوونیەتە خوارەوە بۆ سەر پێغەمبەرەکانی تەنها ئەوانە نەبێ کە کافرن لەبەرئەوە گەڕان و هاتوچۆیان بە وڵاتانی شام و یەمەندا لە خشتەت نەبا وابزانی ئەمانە کۆمەڵێکی بەهێزن و هەرگیز لە بەزین نایەن. بەر لەوانیش خێڵەکەی نوح و دوای ئەوانیش ئەو کۆمەڵانەی گەلەکۆمەیان کرد لە دژی پێغەمبەران هەموویان پێغەمبەرانی خۆیانیان بە درۆزن دانا و باوەڕیان پێ نەکردن و هەر میللەتێ کە پێغەمبەریان چووە سەر بۆ ئەوەی بێنە سەر باوەڕ بە خوا و ئایینی خوا هەموو نیازی خراپیان بە پێغەمبەری خۆیان هەبوو بۆ ئەوەی بیگرن و بیکوژن و بە قسەی هیچ و پووچ کەوتنە دەمەدەم بە مەبەستی ئەوەی پێغەمبەرەکەیانی پێ دەمکوت بکەن. ئەو فریشتانەی عەڕشی خوایان هەڵگرتووە و ئەو فریشتانەی تریش کە بە دەوروبەریدان بۆ سوپاس و سەنای خوا تەسبیحاتی بۆ ئەکەن و باوڕیان پێی هەیە و داوای لێبوردن لە خوا ئەکەن بۆ ئەوانەی ئیمانیان هێناوە و ئەڵێن، خوایە! تۆ بە میهرەبانی و زانایی خۆت هەموو شتێکت گرتووەتەوە، دەسا لەوانە ببوورە کە تۆبەیان کردووە و ڕێی تۆیان گرتووەتە بەر و لە ئاگری دۆزەخیان بپارێزە. بیشیان پارێزە لە سزای خراپ لە ڕۆژی قیامەتا و هەرکەسێ تۆ لەو ڕۆژەدا لە سزای خراپی بپارێزی ئەوە میهرەبانیت لەگەڵی کردووە و بە ئاوات گەیشتنی مەزنیش هەر ئەوەیە. ان الذین کفروا ینادون لمقت الله اکبر من مقتکم انفسکم اذ تدعون الی الایمان فتکفرون. بەڕاستی ئەوانەی کە کافر بوون و بە کافری مردوون لە ڕۆژی قیامەتا بانگیان لێ ئەکرێ و پێیان ئەوترێ، دوژمنایەتی خوا بۆ ئێوە لەم ڕۆژەدا گەورەتر و سەخت ترە لە دوژمنایەتی خۆتان بۆ خۆتان لە دونیادا کاتێ بانگ ئەکران بۆ باوەڕکردن بە خوا و ئێوە کوفرتان ئەکرد و ئیمانتان پێ نەئەهێنا. چونکە دوژمنایەتیەکەتان بۆ خۆتان لە دونیادا هەر لەو ماوەیەدا بوو کە بانگەکران بۆ ئیمان هێنان و ئیمانتان نەئەهێنا و تا مردن بەو جۆرە ژیان کە خۆتان ئەتانویست نەک بەو جۆرەی خوا لێی ئەویستن بەڵام دوژمنایەتیەکەی خوا بۆتان لە ڕۆژی قیامەتا ئەنجامەکەی لە سەرەتای قیامەتەوەیە و هەرگیز نابڕێتەوە چونکە ئەتانخاتە ناو ئاگری دۆزەخەوە کە بڕانەوەی بۆ نیە. مردنی یەکەم ئەوەیە کە هێشتا نەهاتبووینە دنیاوە و مردنی دووهەم ئەوەیە کە یەکەم جار لە دنیادا مراندتمان. زیندووکردنەوەی یەکەمیش ئەوەیە کە یەکەم جار گیانت کرد بە بەرماندا و زیندووکردنەوەی دووهەمیش ئەوەیە لە قیامەتا زیندووت کردینەوە بۆ لێپرسینەوەی کردەوەمان لە دنیادا. ئەمەی ئێوەی تێدان بەهۆی ئەوەوەیە کاتێ بانگ بکرایەتە خوا بەتەنها خۆی و بێ هیچ هاوبەشێک ئینکاری ئەم تەنها و تاکیەی خواتانە کرد و ئەگەر هاوبەشێکی بۆ دابنرایە باوەڕتان بەوە ئەکرد کە خوا هاوبەشێکی هەیە بۆیە ئێستا بڕیار هی خوای بەرز و باڵا و گەورەیە کە ئەتانخاتە ناو ئاگری دۆزەخەوە. ڕزق و ڕۆزیتان لە ئاسمانەوە بۆ دا ئەپەڕێنێتە خوار بەهۆی باران بارینەوە کە ئەبێ بە مایەی سەوز بوونی دەغڵودان و پێ گەیشتنی بەر و میوەی دار و درەخت بەڵام کەس بیر لە گەورەیی خوا ناکاتەوە ئەو کەسانە نەبێ بە ساغی و بێ گەردی ئەگەڕێنەوە بۆ لای خوا لە فرمانی خۆیەوە وەحی ئەنێرێتە سەر هەر کەس لە بەندەکانی کە خۆی مەیلی لێ بێ و ئەیکا بە پێغەمبەر بۆ ئەوەی خەڵک بترسێنێ لەو ڕۆژەی کە سەرجەمی ئادەمیزاد ئەگەنەوە بە خوا و لە کرداری چاک و خراپی دنیایان ئەکۆڵێتەوە کە ڕۆژی قیامەتە. یوم هم بارزون لا یخفی علی اللە منهم شیء. لمن الملک الیوم للە الواحد القهار ئەو ڕۆژەی کە ئەو خەڵکە هەموو دیار و بەدەرەوەن لە مەیدانی حەشردا کەسیان لە خوا ون نابێ و هیچ کردەوەیەکیان لە خوا ون نابێ فەرمانڕەوایی و دەسەڵات و لە دەست دەرباز نەبوون لەو ڕۆژەدا بۆ کێیە بۆ ئەو خوایەیە کە تاک و تەنیایە و هەموو کەسێ لەژێر دەسەڵاتی ئەوایە ئەو خوایە بەو وردە خیانەتانە ئەزانێ کە لە لاکردنەوە و ڕوانینی چاوا دەرەکەون بە هەرچی سنگی ئادەمیزاد لە ناو دڵی خۆیا بە پەنامەکی ڕایگرتووە واتە ئەو نیازانەی لە دڵی هەر کەس دان مەبەست لەوەیە خوا بە هەموو کردەوە و خەیاڵێکی ئادەمیزاد ئەزانێ. ئایا ئەم کافرانە نەگەڕاون بە زەویدا تا سەیر کەن سەرەنجامی ئەوانە چیی بوو کە بەر لەمان بوون؟ ئەوان لەمان بەهێزتر بوون و پاشماوەی لێ بەجێماویان وەک قەڵا و شاری بەشوورە دەورگیراو و خانووبەرەی بەرز و مەحکەم لە هی ئەمان زۆرتر بوو، بەڵام سەرەنجام خوا بە گوناهی خۆیان گرفتاری کردن و کەسیان نەبوو بیانپارێزێ لە دەستی قودرەتی خوا. کە موسا بە دەلیلی ڕاستەوە لەلایەن ئێمەوە هاتە لایان، وتیان، ئەوانەی ئیمانیان هێناوە لەگەڵیا کوڕەکانیان بکوژن و ژنەکانیان بە زیندوویی بهێڵنەوە، بەڵام فڕوفێڵی کافران هەموو سەرلێشێوان و گومڕاییە و بە هیچ ئەنجامێکیان ناگەیەنێ. پیاوێکی خاوەن ئیمانیش لە کەس و کاری فیرعەون کە ئیمانی خۆی لێ شاردبوونەوە وتی، ئەوە ئێوە پیاوێ ئەکوژن چونکە ئەڵێ اللە خوای منە، لەگەڵ ئەوەیش کە بە چەند موعجیزەوە لە لای خواوە هاتۆتە لاتان، ئەگەر درۆ بکات ئۆباڵی درۆکەی لە ئەستۆی خۆیایەتی، خۆ ئەگەر ڕاستیش بکا ئەوا هەندێ لەو پاداشە باشانەتان پێ ئەگا کە وەعدەتان ئەداتێ. خوا هیدایەتی ئەو کەسانە نادا کە زیادەڕۆن و درۆ زۆر ئەکەن، هەر ئەو پیاوە خاوەن ئیمانە وتیشی، ئەی خزمینە، موڵک و فرمانڕەوایی هی ئێوەیە و دەسەڵاتتان بەسەر وڵاتا هەیە، جا ئەگەر عەزابی خوا بێتە سەرمان کێ بە فریامانەگا و یارمەتیمانەدا؟ فیرعەونیش گوێی بە قسەکەی نەدا و وتی، لەوە بەولاوە کە خۆم بە پەسەندی ئەزانم هیچی ترتان پیشان نادەم و لەڕێی عەقڵ و فام بەولاوە ناتانخەمە سەر هیچ ڕێیەک. بەڕاستی یوسفیش پێشتر بە بەڵگەی ڕەتنەکراوەوە هاتە لاتان، کەچی ئێوە هەر لە بەدگومانی خۆتانا بوون لەو شتانەی ئەو هێنابوونی بۆتان، تا کە مرد وتتان، ئیتر خوا پاش ئەو پێغەمبەرێکی تر نانێرێ. خوا بەم جۆرە ئەوانە گومڕا و سەرلێشێواوە کە، کە زیادەڕۆ و دوودڵن. وما کید فرعون الا فی تباب. ڕێگاکانی ئاسمانەکان جا بەهۆی ئەو ڕێگایانەی ئاسمانەکانەوە کە وەکو ڕوانگە لێیانەوە بڕوانم و لەبارەی خواکەی موساوە ئاگەداری پەیدا بکەم بەڕاستیش من وای بۆ ئەچم موسا درۆ بکا کە ئەڵێ خوا منی ناردووە بۆ لای ئێوە ئا بەم جۆرە فیرعەون کرداری ناشرینی خۆی بۆ جوان کرا و ڕێی لێ گیرا کە پەیڕەوی پێغەمبەران بکا و ڕێگەی چاکە بگرێتە بەر بەڵام هەرچی فروفێڵی فیرعەون هەیە هەمووی لە مایەپووچی دایە. وقال الذي آمن يا قوم اتبعون أهدكم سبيل الرشاد تدعوننی لأکفر باللە وأشرک به ما لیس لی به علم وأنا أدعوکم إلی العزیز الغفار بانگم ئەکەن بۆ ئەوە کە ئینکاری خوا بکەم و شتێکی بکەم بە هاوبەش کە هیچ ئاگام لە خوایەتی ئەو شتە و هاوبەشێتی خوای نیە و منیش ئێوە بانگ ئەکەم بۆ لای خوای خاوەن عیززەت و تاوانپۆش. ان اللە بصیر بالعباد. مادەم وایە لەو دونیا بیری ئەم قسانە ئەکەنەوە کە ئێستا من پێتان ئەڵێم و من کاری خۆم بە خوا ئەسپێرم تا لە هەموو نیازێکی خراپی هەر بەدنیازێکم بپارێزێ خوا چاوی لە هەموو بەندەکانیەوەیەتی کە دۆزەخیان لە ناو ئاگری دۆزەخا ئەبێ بە هەرا و دەمەقاڵێیان جا ئەوانەیان کە لە دونیادا بێ دەسەڵات و ژێر دەستە بوون بەوانەیان ئەڵێن کە خۆیان کردبوو بە گەورە بەسەریانەوە پێیان ئەڵێن ئێمە لە دونیادا پەیڕەوی کەر و شوێن کەوتەی ئێوە بووین چیتان بووتایە وامان ئەکرد جا ئاخۆ ئێستا بەشێ لەم باری ئاگرەمان لەسەر شان لا ئەبەن؟ بێگومان ئێمە یارمەتی فروستادەکانی خۆمان و ئەوانە ئەدەین کە ئیمانیان هێناوە لە ژیانی دونیادا بەوە کە دڵیان بەهێزەکەین خۆیان بگرن و لە ڕۆژی قیامەتیشا بەوە کە شاهید ڕاست دەبنەوە بۆ شایەتیدان لەسەر کردەوەی هەر کەس کەوا پێغەمبەران نامەی خۆیان گەیاند و ئیمان هاوردوان ئیمانیان پێهێنان و ئیمان نەهاوردوانیش گوێیان بۆ شل نەکردن. کەواتە تۆیش ئەی محمد خۆت ڕاگرە لە ئاست باری گرانی ئازار و ئەزیەتی ئەو کافرانەدا کە هاوبەش بۆ خوا دانێن. بەڕاستی ئەو وەعدەی ئێمە داومانە بە تۆ دێتە دی و داوا لە خوا بکە لە گوناهت خۆش ببێ و ئێواران و سبەینیان زوو تەسبیحات و سوپاسی خوای خۆت بکە. بەڕاستی ئەوانەی لەبارەی ئایەتەکانی خواوە دەمەدەم ئەکەن بێ ئەوەی هیچ دەلیل و بەڵگەیەکیان هاتبێتە لا ئەوانە لە خۆبەزل زانین و سەرکێشی بەولاوە هیچیان لە دڵان نیە کە ئەوەتە ئەیانەوێ ئاینی ئیسلام لەناو بەرن دەی سا تۆ پەنا بگرە بەخوا و میهرەبانی خوا بەڕاستی خوا گوێی لە هەموو قسەیەکی ئەم خەڵکەیە و چاوی لە هەموو کردەوەیەکیانە. بەڕاستی ئەوانەی خۆیان بەزل ئەزانن بەرامبەر بە پەرستنی من و بە تەنیا خۆم نام پەرستن لەمەوپاش بە داماوی و پەرێشانی ئەڕۆنە ناو دۆزەخەوە. اللە الذی جعل لکم اللیل لتسکنوا فیه والنهار مبصرا. هیچ خوایەک نیە بەڕاستی بپەرسرێ ئەو نەبێ دەی چۆن ئێوە لە پەرستنی خوا وەرەچەرخێنرێن. کذلک یوفک الذین کانوا بایات الله یجحدون. ئەوانەیش کە ئینکاری ئایەتەکانی خوایانە کرد خوا ئەو خوایە ئێوەی دروست کردووە لە گڵ و پاشان لە تۆوی ئادەمیزاد و پاشتر لە پارچەیە خوێن و ئەوجا لە شێوەی مناڵە لە سکی دایکتان دەرتانەکاتە دەرەوە و جا ئەتانژیێنێ تا بگەنە پایەی بەهێزتری خۆتان و ئەوجا پیر و لێکەوتوو ببن و هیوایشتان تیایە بەر لەوەی بگاتە ئەم پایانە ئەمرێ و گیان یەکێشرێ بەناو ئاوی کوڵ بە کوڵدا و پاشان لە ئاگرا ئەسوتێنرێن. ثم قیل لهم ئەین ما کنتم تشرکون. پاشان پێیان ئەوترێ، ئەوانە لە کوێن کە کردبووتانن بە هاوبەشی خوایەتی خوا و کەواتە تۆ خۆت ڕابگرە و سەبر بکە بەرامبەر بە قەزای خوا. بێگومان ئەو گفتەی خوا پێی داوی ڕاستە و دێتە دی. جایا هەندێ لەو شتانەت پیشان ئەدەین کە گفتمان پێیان داوە بەوان یا ئەتمرێنین و بە چاوی خۆت نایان بینی بێنە دی جا دوای ئەوە هەمووتان ئەگەڕێنەوە بۆ لای ئێمە و هەر کەس جەزای خۆی وەرەگرێ. فإذا جاء أمر الله قضي بالحق وخسر هنالك المبطلون بەڕاستی ئێمە بەر لە تۆ چەند پێغەمبەرێکمان ناردووە بۆ سەر خەڵکی جیهان هیوایان تیایە باسیانمان گێڕاوەتەوە بۆت و هیوایشیان تیایە باسیانمان نەگێڕاوەتەوە بۆت گەلێ سوود و قازانجیشتان بۆ هەیە لەو چۆرپیانەدا وەک پێست و خوری و مەرەز و موو بۆ ئەوەی بە سواری ئەوانەیان کە بنیادەم ئەتوانێ سواریان ببێ نیازێ کە لە دڵتانایە بڕۆن بیگەیەنن و جێبەجێی بکەن و ئێوە بە کۆڵی ئەم جۆرە چوارپێیانە و بە کۆڵی کەشتیش هەڵەگیرێن. ئایا ئەمانە بە زەویدا نەڕۆشتوون تا بڕوانن و ببینن ئەنجامی ئەوانە چۆن بوو کە لە پێش ئەمانا بوون؟ لەم کافرانە زۆرتر و بەهێزتر بوون و نیشانە و پاشماوەیان لە زەویدا زیاتر بوو، کەچی هەرچییان پەیدا کردبوو دادی نەدان و بە فریایان نەگەیشت. عوبادەی کوڕی سامت ڕەزاو ڕەحمەتی خوای لەسەر بێ لە پێغەمبەرەوە سەڵات و سەلامی خوای لەسەر بێ دەگێڕێتەوە کە فەرموویەتی، هەر کەسێک ئەمیری دە کەس بێت لە ڕۆژی قیامەتدا بە دەست و پێ بەستراوییەوە دەهێنرێت هیچ شتێک نایکاتەوە مەگەر دادوەری و دادپەروەری کردبێ وە هەر کەسێک قورئان فێر ببێت و لەبەری بکات و پاشان بیری بچێتەوە یان لەبیری خۆی بباتەوە کاتێک دەگات بە خوای گەورە بێ دەست و پەل و پۆیە یان دەست بڕاوە.